بەزەیی پیا هاتۆتۆ و لەگەڵ خۆی هەڵی گرتووە کاتێ پێکەوە لەسەر ئەسپەکە سەرکەوتون هەستی کردووە کابرا باش خۆی ناگرێ ناتوانانی خۆی باش بگرێ و توێتی ئەگەر ئەزانی ئیزعاج ئەبی یا ئەزانی ناتوانانی کەسێکرد لەگەڵ سەرکەوێ کێشەنێ مندا ئەبەزم تۆ لێ تۆ سەرکەوە ئەڵێ باشە باوا بێتە خاوەن ئەسپەکە دائەبەزێ، ئەم کەسەی کە وا دەرەکەوێ ڕێبوارە لەم دەشتە، سەری ئەخا لەسەر ئەسپەکەی خۆی. هەر سەرەکەوێ یەکسەر غارەدا و ئەسپەکە ئەبا و ئەڕوا. ئەوسا کابرا هاوارێکی زۆری لێکە. ئەم کەسەشە دیارە پیشەی دزیکردنە و جەردەی و ڕێبڕیکردنە. هەستەکە هاواری ئەم پیاوە جیاوازە لەو هەموو دزیەی پێشوو کردێتی ئەم دەنگە لە دەنگەکانی پێشووتر ناڕوە ئەم هاوارکردنە هەی هاوار هاوارێک نییە بڵێ ئەسپەکە مەدزە هاوارێکی ترە ئاوڕی بۆ دات وەڵە چی تەوێ هەڵ یەک داوام لێتەیە ئەسپەکە ئەبەی ببە بەس باسی نەکەی بۆی خەڵک دوای سڵ نەکەن و لە چاکەکردن ئەوسا کەس چاکە لەگەڵ براکەیە ناکە ئەڵێ بەخوا پێی بدەم دوای وەک فڵان کەسم پێدی چکە خەڵک عیبرەت وەرەگرن لە یەکتر ئەڵێ وڵا ئەسپەکەم دەست کەسوە نادەم چکە ڕۆژێک فڵان کەس ئەسپەکەی داوەتە دەست فڵان کەسوە یاد دزیێکۆ بردوێتی و ڕۆشتو ئەم باسە نەگرتو بابین هەردەکمان بێ یعنی کاتێکە خەڵک ئەبیسن ئەڵێن غەدر زۆر بۆ بێوەفایی زۆر بۆ درۆ زۆر بۆ ئینسان وای پێتێ لە هەموو قسێکە کوێتە گومانەوە هەر وعدێکی پێ بدەڵێ بەخوا باوەڕ ناکەم کولم وعد کوا کەی ماوە بەخوا وعد و پەیمان باوەڕ ناکەم ما بێت ئەمیش وەکو ئەوەکانی ترە بۆیە خراپە زۆرە بێ سەلبیاتی زۆرە بێ ئەبێ صدق و وەفا و ڕازگۆی لە ناومانە زۆر بێ